احسب الناس ان یترکوا ان یقولوا آمنا وهم لا یفتنون ئایا ئەوانەی موسڵمان بوون و باوەڕیان بە خوا و بە پێغەمبەری خوا هێناوە وا گومان ئەبەن هەر بەوەی کە وتوویانە باوەڕمان هێناوە وازیان لێ بهێنرێ و هیچ جۆرە تاقیکردنەوەیەکی ناخۆش و تاڵ و سوێریان نەیەتە ڕێ؟ ولقد فتنا الذین من قبلهم فلیعلمن الله الذین صدقوا ولیعلمن الکاذبین موسڵمانانی پێش ئەم موسڵمانانەیش کە لەسەر دەستی تۆدا باوەڕیان بە خوا و بە ئایینی خوا کردووە وەک ئەمان تاقیمان کردوونەتەوە و تاڵی و سوێری ژیانمان بەهۆی موسڵمان بوونیانەوە هێناونەتە ڕێ یاخود ئەوانەی کرداری خراپەکەن وا گومانەبن کە پێش قەزاو قەدەری ئێمە بکەون و خۆیان لە سزای ئێمە دەرباز بکەن؟ ئەگەر لایان وایە ئەوا بڕیارێکی خراپیان بۆ خۆیان داوە، چونکە هەرگیز شتی وا ڕوونادا و نابێ. من کان یرجو لقاء اللە فان اجل اللە لآت. وهو السمیع العلیم. هەر کەسێ هیوای گەیشتن بە خوای هەیە لە بەهەشتا یا هیوای گەیشتن بەو پاداشەی هەیە خوا بۆ خاوەن باوەڕانی داناوە بێگومان کاتی ئەوە دێ و خوا گوێی لە هەموو قسەیەکە کە بەندەکانی ئەیکەن و ئاگای لە باوەڕ و کرداریان هەیە ومن جاهد فانما یجاهد لنفسه ان اللە لغنی عن العالمین. هەر کەسیش سەعیەکا و ڕەنجەکێشێ بۆ فەرمانبەرداریی خوا و دوورکەوتنەوە لە گوناه و لە ئارەزووبازی، ئەوە قازانجی کارەکەی بۆ خۆیەتی و قازانجی چاکی لە بەرامبەریا دەستگیرەبێ و خوا بێ گومان پێویستی بە هیچ کەسێ نییە لە هەموو جیهانا. چاکە لەگەڵ باوک و دایکیا بکە بەڵام ئەگەر هەوڵیان لەگەڵ دایک کەسێ یان شتێ بکەی بە هاوبەشی من لە خوایەتیا کە تۆ هیچ شتێ لەبارەی خوایەتی ئەو کەسە یا ئەو شتەوە نازانی و ئادەمیزادیش نابێ شوێنی شتێ بکەوێ کە نەزانێ چیە و چ کارەیە ئەوە لەو حاڵەدا گوێڕایەڵیان مەبە ئێوە هەمووتان خۆیشتان و باوک و دایکیشتان سەرەنجام ئەگەڕێنەوە بۆ لای من و خەبەرتان ئەدەمێ و پێتان ئەڵێم لە دونیادا چیتان ئەکرد ئەوەلەیسە اللە بئەعلەم بما فی صدور العالمین. کەسانی وا لەناو بەناو موسڵمانانا هەن ئەڵێن ئێمە ئیمانمان بەخوا هێناوە جا ئەگەر لە ڕێگای ئەو ئیمان بەخوا هێنانەیانا توشی دەرد و ئازار بوون و کافرەکان ئازاریان پێ گەیاندن ئەڵێن ئازاری خەڵکیش لە دنیادا هەر وەک ئازاری خوا وایە لە قیامەتا، جا کە ئێمە هەر تووشی ئازار ببین بۆ لە دنیادا تووشی ببین و با هەر ئازارەکەی قیامەت بێ لە لایەن خواوە، بەڵام ئەگەر سەرکەوتنێ بۆ موسڵمانان لە لایەن خواوە هات بێ گومان بە موسڵمانان ئەڵێن، انهم لکاذبون. کافرەکان وتیان بەوانەی کە ئیمانیان هێناوە، واز لە موسڵمانەتی بێنن و ڕێگەکەی ئێمە بگرنە بەر، ئەگەر قیامەت و زیندووبوونەوە و لێپرسینەوە هەبوو، ئێمە ئۆباڵی ئێوەیش لە گەردن ئەگرین، بەڵام هیچ ئۆباڵێکیان لە گەردن ناگرن و بەڕاستی ئەوانە درۆ ئەکەن. ئێمە بەڕاستی نوحمان ڕەوانە کرد بۆ سەر قەومەکەی ئەویش هەزار ساڵ پەنجا ساڵ کەم واتە نۆ سەد و پەنجا ساڵ لە ناویانا مایەوە واتە هەر بانگیە کردن بۆ خوا پەرستی و ئەوانیش هەر بە گوێیان نا ئەکرد سەرەنجام تۆفان دایگرتن لە حاڵێکدا کە ئەوان کافرو ستەمکار بوون. فأنجیناه وأصحاب السفینة وجعلناها آیة للعالمین جا نوح خۆی و ئەوانەی لەناو کەشتیەکەدا بوون ڕزگارمان کردن و کەشتیەکەمان کرد بە نیشانە بۆ ئەهلی جیهان لەسەر توانایی خۆمان الیه ترجعون. ئێوە لە جیاتی ئەوەی خوا بپەرستن کۆمەڵێ بت ئەپەرستن و ئێوە لەم کارەتانا درۆ و بوختان ئەکەن کە ئەو بتانە بە خوا دانێن ئەوانەی ئێوە لە جیاتی خوا ئەیان پەرستن خاوەنی ڕزق و ڕۆزی ئێوە نین و هیچیان بە دەست نیە بۆتان لای خوا داوای ڕزق و ڕۆزی خۆتان بکەن و بیپەرستن و سوپاسی بکەن سەرەنجام بۆ لای ئەو ئەگەڕێنەوە. پێغەمبەری فروستادەیش هیچ ئەرکێکی لەسەر شان نییە لەوە بەولاوە کە فەرمانی خوا بە ڕۆشنی و ئاشکرایی بە خەڵکا ڕاگەیەنێ. ئەوەلەم یەڕەو کەیف یوبدیء اللە الخلق ثم یعیدە ان ذلک علی اللە یسیر. ئایا ئەو کافرانە بە چاوی بیر و هۆشی خۆیان نابینن چۆن خوا دەستەکا بە دروستکردنی دروستکراوەکانی خۆی و ئەی پێغەمبەر تۆ بەو خەڵکە بڵێ، بڕۆن بە زەویدا بگەڕێن و سەیر بکەن، بزانن خوا چۆن دەستی کرد بە دروستکردنی خەڵک و دار و درەخت و گژوگیا و گیانلەبەران و شاخ و کێو و دەشت و ڕووبار و دەریا و پاشانیش لەو دونیادا سەرلەنوێ بۆ دواجار دروستیان ئەکاتەوە. خوا دەسەڵاتی بەسەر هەموو شتێکا ئەشکێ. ئێوە تەنها چەند بتێکتان لەم ژیانی دونیادا ڕاگرتووە ئەیان پەرستن بۆ ئەوەی بەردەوام بن لە خۆشویستنی یەکتریتانا و خواتان پشتگوێ خستووە و پاشانیش لە ڕۆژی قیامەتا هەر یەکێکتان بگری ئینکاری ئەوانی ترتان ئەکا و لەعنەت لە یەکتری ئەکەن و جێگای دواجاریشتان ئاگری دۆزەخە و کەسێ نییە یارمەتیتان بدا. ئەوە ئێوە بەڕاستی ئەوەندە بێ حەیا و شەرمن ئەچنە لای نێرینە و ڕێ لە ڕێبوار ئەبڕن و ڕووتیان ئەکەنەوە و لە کۆمەڵگای خۆتانا کاری ناشرین و ناپەسەند ئەکەن قەومەکەی هیچ وەڵامێکیان نەبوو ئەوە نەبێ کە وتیان ئەگەر تۆ ڕاست ئەکەی ئێمە بە سزای خوا ئەترسێنی ئەو سزایەی خوامان بهێنە سەر بزانین ئەتوانێ چیمان لێ بکا. ان اهلها کانوا ظالمین کاتێکیش مەلائیکەی فروستادەی ئێمە هاتنە لای ئیبراهیم مژدەیان بۆ هێنا و پێیان وت ئێمە بێ گومان خەڵکی ئەم دێیە لەناوەبەین خەڵکی ئەم دێیە کۆمەڵێکی ستەمکار و خراپەکەر بوون ئیبڕاهیمیش وتی، ئاخر لوط لەوێیە، ئەویش لەگەڵیان ئەفەوتێ و لەناوەچێ، مەلائیکەتەکانیش وتیان، ئێمە خۆمان ئەزانین کێ لەو دێیەدایە، لوط خۆی و ماڵ و مناڵی لەو سزای خواییە ئەپارێزین ژنەکەی نەبێ، ئەو لەو کەسانەیە بڕیاری بڕانەوە و بەسەرچوونیان دراوە. انا منجوک و اهلک الا امرأتک کانت من الغابرین کاتێکیش کە مەلائیکەتەکانی فروستادەمان هاتن بۆ لای لوط خۆی و خەبەری ئەوەیان دایە کە خوا بڕیاری فەوتاندنی خێڵەکەی داوە پێی ناڕەحەت بوو دڵی خەمبار بوو بە هاتنیان چونکە ئەترسا خەڵکی دێکە کە دییان غەزەبی خوایان هاتۆتە سەر بڕۆنە سەری و تۆڵەی خۆیانی لێ بکەنەوە ئێمە سزایە لە ئاسمانەوە دائەبارێنین بەسەر خەڵکی ئەم دێیەدا بەهۆی ئەوەوە کە فیسق و فجووریان کرد. ولقد ترکنا منها آیة بینة لقوم یعقلون. ئێمە بەڕاستی نیشانەیەکی دیارمان لەو دێیەدا بەجێ هێشت بۆ هەر کۆمەڵە خەڵکێ کە عەقڵیان هەبێ و بیر لە چاکە و خراپە بکەنەوە و بیر لە تایەفەی عاد و تایەفەی سەمودیش بکەرەوە کە خوا چۆنی غەزەب لێ گرتن و ئەو غەزەبی خوایە کە لێیان گیرا بە خانوەکانیانا دیارە بۆتان و بە چاوی خۆتان ئەیان بینن شەیتان کار و کردەوە ناشرینەکانیانی لا جوان کردن و لە ڕێگەی خوا پەرستی لای دان کە ئیشیان توانی بڕوانن و ڕاستی ببینن و شوێنی خراپە نەکەون بەڵام ڕێگای ڕاستیان نەگرتە بەر. بیر لە قاڕون و فیرعەون و هامانیش بکەرەوە، موسا نیشانەی پێغەمبەرایەتی خۆی لای خواوە بۆ هێنان، کەچی ئەوان خۆیان بەزل زانی لەم سەر زەمینەدا، بەڵام نەیانتوانی پێش بکەون و خۆیان لە غەزەبی خوا دەرباز بکەن. فَکُلًّا أَخَذْنَا بِذَنبِهِ، وما كان الله ليظلمهم ولكن كانوا أنفسهم يظلمون جا هەموو ئەمانەمان بەهۆی تاوانی خۆیانەوە گرت و گرفتارمان کردن هیوایان هەبوو بەردە بارانمان کردن و هیوایشیان هەبوو نرکە و ناڵەی بومەلەرزە گرتنیەوە و لەناوی بردن و هیوایان هەبوو ڕۆچوونە خوارەوە بەزەویدا و هیوایان هەبوو لە ئاوا نوقممان کردن خوا لەوانە نەبوو بە ناحەق ئەمانە گیرۆدە بکا و تووشیان بکا ئەوان بۆ خۆیان ستەمیان لە خۆیان کرد. مثل الذین اتخذوا من دون الله اولیاء کمثل العنکبوت اتخذت بیتا وَإِنَّ أَوْهَنَ الْبُیُوتِ لَبَیْتُ الْعَنکَبُوتِ لَوْ کَانُوا یَعْلَمُونَ. نمونەی ئەوانەی غەیری خوایان کردووە بە پشت و پەنای خۆیان و ئەیان پەرستن وەک جاڵجاڵۆکە وایە کە ماڵ بۆ خۆی ئەتەنێ و لای وایە ماڵەکەی قەت وێران نابێ کەچی بێ هێزترین و خۆڕاگیرنەکردوو ترین ماڵیش ماڵی جاڵجاڵۆکەیە ئەگەر بەخۆیانیان بزانیایە و بیانزانیایە چیەکەن ئیتر هەرچی بێ خوا زاڵە بەسەر هەرچیەکا مەیلی لێبێ و خاوەن حیکمەتە ئەزانێ چیەکا. وتلک الامثال نضربها للناس وما یعقلها الا العالمون. ئێمە ئەم جۆرە نمونانە ئەهێنینەوە بۆ خەڵک لێیان ورد ببنەوە و پیاوانی زانانە بێ کەس فامیان ناکا و تێیان ناگا و لەناو کرۆکەکانیان حاڵی نابێ. خلق الله السماوات والأرض بالحق إن في ذلك لآية للمؤمنين خوا ئاسمانەکان و زەوی بۆ حیکمەتێ دروست کردووە و لە خۆڕایی دروستی نەکردوون دروستکردنی ئاسمان و زەوی نیشانەی تیایە بۆ کەسانێ باوەڕیان بەخوا هەبێ و بە دروستکردنی ئاسمان و زەویا بەڵگەیان لەسەر بوونی خوا و گەورەیی و توانی خوا بۆ دەرەکەوێ دەمەقاڵە مەکەن لەگەڵ کەسانی سەر بەو ئاینانەی خوا کاتی خۆی کتێبی ناردونەتە سەر بە باشترین شێوەی گفتوگۆ نەبێ، تەنها ئەوانەیان نەبێ کە ستەمکارن و دەم درێژی ئەکەن و بڵێن ئێمە باوەڕمان بە قورئان هەیە کە لە خواوە هاتۆتە خوار بۆمان و بە تەورات و ئینجیل و زەبور و ئەو کتێبانەی تر کە لە خواوە هاتونەتە خوار بۆ ئێوە و خوای ئێمە و ئێوە هەر یەک خوایە و ئێمە گەردنکەچین بۆ ئەو خوایە وما یجحد بآیاتنا الا الکافرون. هەر وەک کتێبی خۆمانمان ناردووەتە خوار بۆ سەر پێغەمبەرانی بەر لە تۆ، قورئانیشمان ناردووەتە خوار بۆ سەر تۆ، جا ئەوانەی کتێبی خۆمانمان داونێ لە پێش هاتنی تۆدا باوەڕیان بەم قورئانە هەیە، چونکە لە کتێبەکانی خۆیانا گفتی پێ دراوە و باسی هاتنی لە دواڕۆژدا کراوە. اذا لارتاب المبطلون. تۆ خۆت لەوانە نەبووی کتێب بخوێنیتەوە و بە دەستی ڕاستیشت کتێبت لە دەمی کەسەوە نەنووسیوەتەوە، ئەگەر خوێندەوار و بنووس بوویتایە بتتوانیایە بخوێنیتەوە و بنووسی، بەتاڵوێژەکان بەڵگەیان دەستگیر ئەبوو بۆ گومانیان لەوەدا کە قورئان فەرموودەی خوایە. ئەوە بۆچی چەند موعجیزەیەکی دیار لە خوداوە نەهاتۆتە خوار بۆ سەر محمد؟ تۆیش لە وەڵامیانا بڵێ، هاتنی موعجیزە بە مەیل و فەرمانی خوایە بە هەر پێغەمبەرێکی ببەخشێ و منیش تەنها کەسێکم خوا ناردوومی خەڵک لە سزای خوا بترسێنم و ڕێی موسوڵمانەتیان بۆ ڕوون بکەمەوە. ئەوانە موعجیزەیان بۆ چیە موعجیزە شتێکە بەرچاوی بۆ عەوام باشە بۆ مرۆی هوشیار موعجیزەیە باشە کە عەقڵ پەسەندی بکا ئەوەیشیان بۆ هاتووە کە قورئانە ئایا ئەوە بەس نیە بۆ ئەوان کە ئێمە قورئانمان ناردۆتە خوار بۆ سەر تۆ ئەخوێنرێتەوە بەسەریانا بەڕاستی لە ناردنی قورئانا ڕەحمەت و بیرخستنەوە هەیە بۆ هەر کۆمەڵێک کە باوەڕیان بە خوا هەبێ خوا و ڕۆژی پاداشت و سزایان دێنێتەوە یاد. خودای بڵند و باڵا بەسە بۆ ئاگەداری لە نێوان ئێمە و ئێوەدا. هەرچی لە ئاسمانەکان و زەویدا هەیە هەمووی ئاگا لێیە. ئەو کەسانەیش کە باوەڕیان بە شتی پڕوپووچ و نادروست هەیە و ئینکاری خوا ئەکەن، ئەوانە لە هەر دوو جیهانا دۆڕاندوویانە. وَیَستَعْجِلُونَکَ بِالْعَذَابِ وَلَوْلَا أَجَلٌ مُّسَمًّى لَّجَاءَهُمُ الْعَذَابُ. وَلَیَأْتِیَنَّهُم بَغْتَةً وَهُمْ لَا یَشْعُرُونَ پەلە پەلەت لێ ئەکەن داوا ئەکەن سزای خوا بێتە سەریان و ئەڵێن، ئەگەر ڕاستە با بێت، ئەگەر هەر شتێک کات و وادەی خۆی بۆ دیاری نەکرابوایە کە هەر ئەبێ لەو کاتەی خۆیا بێ لەسەر ئەو داوایەی خۆیان سزایان ئەهاتە سەر و لەپڕیش دێتە سەریان و بەخۆیان نازانن کە ئەیانکوتێتەوە. یستعجلونک بالعذاب وان جهنم لمحیطة بالکافرین پەلە پەلت لێکەن بۆ هاتنی سزا بۆ سەریان پەلەی چیانە بۆ کوێ دەربازەبن سزا هەر ئەیانگاتێ بەڕاستی دۆزەخ لە هەموو لایەکەوە گەمارۆی کافرانی داوە. ان اللە بکل شیء علیم. هەر خوایە ڕزق و ڕۆزی گوشاد و فراوان ئەکا بۆ هەر بەندەیەکی مەیلی لێ بێ و لێی ئەگرێتەوە و کەم دەستی ئەکا خوا ئاگای لە هەموو شتێ هەیە و هەموو شتێ ئەزانێ و چاکە و خراپەی خەڵک ئەزانێ. ئەگەریش لەو کافرانەی مەککە بپرسی کێیە ئاوی لە ئاسمانەوە داباراندووە و زەوی پاش وشک بوونەوە و مردنی بەو ئاوە ژیاندۆتەوە، لە وەڵاما ئەڵێن خوا، دە تۆیش بڵێ سوپاس بۆ خوا کەوا دان بەو ڕاستیەدا ئەنێن، بەڵام ئەوان بەشی زۆریان عەقڵیان نیە و نافامن، دان بەوەدا ئەنێن کە خوا خالقی هەموو شتێکە، کەچی هاوبەشیشی بۆ دائەنێن و ئەو هاوبەشە درۆینانە ئەپەرستن. جا کاتێ کە سواری کەشتی ئەبن و ترسی نقوم بوون لە دەریادا دایانەگرێ، ئەکەونە پاڕانەوە لە خوا و ئایینیان خاوێن ئەکەنەوە لەوە کە کەس بکەن بە هاوبەشی خوا و بە تەنیا لە خۆی ئەپاڕێنەوە، پاشان کە خوایش ڕزگاری کردن و گەیاندنیە وشکان، کوت و پڕ دەست ئەکەنەوە بە هاوبەش دانان بۆ خوا. لیکفروا بما آتیناهم ولیتمتعوا فسوف یعلمون بۆیە هاوبەش بۆ خوا دائەنێن تا ئینکاری ئەو نیعمەتی ڕزگارکردنە بکەن کە پێمان بەخشین و لە دونیادا بۆ خۆیان ڕابوێرن بەڵام لەمەو پاش ئەزانن بە چ دەردێکیانە بەین یا پێغەمبەر و قورئانیان بە درۆ داناوە کە هاتوونە سەریان. ئاخۆ دۆزەخ جێگەی ئۆقرەتیا گرتنی تێدا نییە بۆ کافرەکان؟ والذین جاهدوا فینا لنهدینهم سبلنا وان الله لمع المحسنین. ئەوانەیش کە لە ڕێگای ئێمەدا تێکۆشاون و خواپەرستی ڕاستیان کردووە، ئێمە لە پاداشتی چاکەیانا شارەزای ڕێگەکانی خۆمانیانەکەین و خوایش لەگەڵ ئەو کەسانەیە کە چاکە ئەکەن. ئەبو لوبابە ڕەحمەت و ڕەزای خوای لەسەر بێ لە پێغەمبەرەوە سەڵات و سەلامی خوای لەسەر بێ دەفەرموێت، ئەوەی بە سۆز کردن و دەنگی خۆش قورئان نەخوێنێت لە ئێمە نیە. خولاسەی تەفسیری نامی. خولاسەی تەفسیری نامی، دانراوی گەورە زانای کورد مامۆستا مەلا عەبدولکەریمی مودەڕیس. قورئانی پیرۆز بە دەنگی محەممەد سەدیق المەنشاوی. خوێندنەوەی فەزائیل و شکۆی سووڕەتەکان، مامۆستا بەکر حەمە سدیق. خوێندنەوەی تەفسیر، فاتیح شێخ محەممەد شێخ سەمیع. مافی کۆپی کردن و پەخشکردنی ئەم بەرهەمە پارێزراوە بۆ ناوەندی ڕاگەیاندنی ئارا خولاسەی تەفسیری نامی.